بەرەکەتی خوای گەورە، لێخۆشبوونی خوای پەروەردگار، بەهاناوە چوونی خوای پەروەردگار بۆ لێقەوماوان، بۆ هەژاران، بۆ نەخۆشان، بۆ دڵ بە خەمان، بۆ مردوان کە چوونە لیقای خوا، یا ربی خوا لەم دەقە و سەعاتەدا بەسەر ئێمە و سەرجەم ئیماندارانیدا ببارێنی، اللهم آمین. ئیماندارانی بەڕێز دوو مناسبەت هەیە کە ئێمە وەکو عادەتی خۆمان بە تەوفیقی خوای گەورە بە پشتیوانی و ویستی ئەڵڵا جمعانە لە خزمەت بابەتەکانی ڕۆژگارداین وەکو دەستوری ئەم مزگەوتە ئەوەی لەو ڕۆژەدا لە مێشکی مسلماناندا بێ حێ لەسەری بدوێین بابەتی یەکەم ئەوەیە کە دەرگای خوێندنگا و قوتابخانەکان بەسەر ئەهلی عیلم و زانستخوازاندا کرایەوە مناسەبەتی دووەم ئەوەیە لەم دوای جەژنەدا لەم چەند ڕۆژی ڕابردوودا لە وڵاتی ئەمریکا سوکایەتیەک بە قورئانی پیرۆز کرا کە جێگەی ئەوەیە ئینسان نابێت لێی بێدەنگ بێ هەردوو ئاماژەکە هەردوو ڕووداوەکە کرادنەوەی دەرگای مەکتەب سوکایەتی کردن بە قورئان دەمەوێت لە یەک وتارا باس کەم هەردووکیان تەواوکەری یەکترن ئێمە باسی علم دەکەین لە کاتی کرانەوەی خوێندنگا و مەکتەبەکاندا ئەبێ بچینە خزمەت سەرچاوەیە کە علمی ئەوەڵ و ئاخری تێدایە کە قورئانە ئەمجا ئەو کەسەی کەوا بە بێ ڕێزی سەیری قورئان بکا هەر خۆی ئەگەر گوێ لەم وتارە بگرێ بۆی دەردەکەوێت چ هەڵەیەکی کوشندەی کردووە و مسلمانان دەزانن چیان بەرامبەر قورئانەکەیان کراوە ئێمە گەورەی ئەم ئومەتی ئیسلامە بەو قورئانە پیرۆزەوەیە ئێمە لە قیامەتا زۆرترینی هەموو ئومەتانین والله پێغەمبەری وا هەیە دێتە مەدانی مەحشەر یەک کەسی لەگەڵە پێ سەسان فەرموو یەک کەس ئیمانی پێهێناوە فەرمووی پێغەمبەری واهەیە ئەو هەموو ساڵە دەعوە و بانگەوازی کردووە بۆ لای خوا دوو کەس ئیمانیان پێهێناوە فەرمووی ڕەشایی یەک دەردەکەوێت کە دێ زۆر ئەو سەراوسەری دیار نییە دەڵێم یا ئیلاهی ئەوە ئومەتەکەی منن دەفەمێ ئەی محەممەد ئومەتی تۆی چی ئەوە ئومەتی موسایە خەڵکانێکی کە دێن زۆر زۆرن ئەی ئەوانە کێن ئەوە ئوممەتی حەزرەتی عیسا پێغەمبەرن ئەی خوایە ئوممەتی من فەرمووی ئەمەی کە ئەم هەموو عاشاماتە زۆرە تۆ دەیبینی و لەبەر چاوت زۆرە بەقەدەر مویەکە مویەکی سوورە لە پێستی گایەکی ڕەشادە فەمە کە دەبینم حیچ چاوێک نایخوێنێتەوە ئومەتی من ئەوەندە زۆرە لە چاو ئومەتاندا ئێمە گەورەترینی ئوممەتانی قیامەتین هەرچەند لە دنیادا وەکو ئاڵتوم بە نرخین بۆیە ڕێژەمان کەمە مادەی گرانبەها لە دنیادا کەمە لە چاو مادەی سووکدا ئاسن و ئەوانە زۆرن لە چاو ئاڵتوندا ئاڵتون بە نرخترە کەم و دەگمەنە مسلمانی بە حەقی ژوایە گەورەی ئێمە بەو قورئانەوەیە ئێمە باسی کرانەوەی خوێندنگا و مەکتەبەکان دەکەین، بۆیە پێم خۆشە بۆ ئەو خوێندکارە ئازیزانە، بۆ ئەو ئەهلی عیلمە کە الحمدللە ئەو مزگەوتی ئێمە ئەکسەری مامۆستای زانکۆ، پەیمانگا، تەلەبەکانی زانکۆ هەمووی چینێکی زۆر ڕۆشنبیر ڕووی تێدەکا کە هەمووی بەرهەمی پیاوانی ڕیش سپییە. بەرهەمی ئەو باوکەیە ئەگەر خوێندەواریشی نەبێ بەو نەخوێندەواری خۆیەوە ئارەزووی لە عیلم بووە بەدەستی قڵیشاوی کرێکاری ئێوە ڕۆڵەکانتان چوونە زانکۆ و پەیمانگاکان و بوونە ئەهلی عیلم ئەوە هەر فەزڵ و گەورەییە بۆ باوک و دایکە نەخوێندەوارەکان کە کوڕەکانیان ئەهلی عیلمن ئەوەش هەر فەزڵە بۆ ئێوە دەگەڕێتەوە ڕیش سپیان و دایکان و خوشکانی بەتەمەن خۆشەویستان با بچینە خزمەت قورئان با ڕاستەوخۆ بچینە وتاری ئەم جومعەیەوە بزانین قورئان هەر باسی نوێژی تێدایە کە گەورەترین عیبادەتە نوێژ ئایا قورئان هەر باسی دەست نوێژ و چوونە سەر ئاوی تێدایە خۆ ئەگەر هەموو شەهادەی دنیات هەبێ نەزانی خۆت پاکەیەوە لەسەر ئاو گەورەترین نەزانی نەزانین لەوە گەورەتر هەیە خەڵک نەزانە چوونە سەر پێشاو چۆنە خۆ پاکردنەوە چییە بەڵام نەبەخوا ئەوە بەس فقهی عیباداتە وەرە لە زانستە نوێیەکانی ئەم سەردەمەوە کە ئەمڕۆ سەردەمی عیلمە ئەمڕۆ سەردەم سەردەمی عیلم و زانیاریە حشتێکی تر باوی نەماوە دەبا بزانین ئەو بێدینانەی کە تەعنە لە قورئان و مسلمانان دەدەن پێمان دەڵێن ئێوە وەکو ئیسلام چیتان پێیە بۆ زانستی نوێ دەگوێ بۆ قورئانەکەمان بگرن با ئێمە خۆمان دڵی پێ خۆشکەین وەڵامێکیش بێ بۆ ئەوان و عیبادەتی خواشە گوێگرتن لەم بابەتانە خۆ ئاڵتون لە ئاسن بەنرخترە ئەی بۆ سوڕەتێکمان نیە ناوی سوڕەتی الفضە بێ زیو خۆ زیویش لە قورئانا هەیە وایە نا نحاسیشمان هەیە مس کەشتی ئاسمانی لێ دروست دەکرێت ئەی بۆ ئەمانە نین خوا دەفەرمێ ئاسن مادەیەکە لەم سەر زەوێ خەڵق نەبووە لە ئاسمانەوە ناردومانەتە سەر خوارەوە ئایا پێغەمبەری خوا لە مختبەرا خوێندی و ئاسن فەحسکا بزانە داخۆ چۆنە نەبەخوا هیچ موختەبەرێک لە تەواوی سەر زەویدا نەبووە هەمووی پەنجا ساڵە ئیعجازی ئەم ئایەتە قورئانی هاتە جێ کاتێک کە زانای ئەمریکی ئەلسترۆخ مامۆستای فەلەکناسی و مامۆستای زانکۆی واشنتن لە بەشی ناسای ئەمریکادا کە باسی فەزا و ئاسمانیات دەکا وتی خەڵکینە من لێکۆڵینەوەیەکی تازەم لەبەردەستایە ئەویش ئەوەیە نیۆترۆن و ئەلیکترۆنی ئەلیکترۆن و نیۆترۆنی مادەی ئاسن مادەی خاوی ئاسن پێویستی بە گەرمییە کە چوار هێندەی گەرمی سەر ئەم زەویە بێ ئاسن لەم سەر زەوێدا دروست نەبووە ئەبێ کاتی خۆی لە کاتی لێکترازانی ڕۆژ و مانگ و ئەستێرەکاندا ئاسن پەڕی بێتە سەر ئەم زەویە تەلەبەیەکی مسلمان وتی دەیمان وسە وڵی ئێمە چەند ساڵە ئەمایەتە دەخوێنەوە ئەنزەلنا الحەدید خوا دەفەرمێ ئاسنم لە ئاسمانەوە ناردۆتە خوارێ بۆ سەر زەوی وتی یەعنی ئەمە لە قورئاندا هەیە کە ئاسن لەم سەر زەوێ خەڵق نەبووە وتی ئەرەوەڵڵا سوپاس بۆ خوای پەروەردگار شایەتمانی هێنا وتی چونکە ئەمە لێکۆڵینەوەیەکی هەرە تازەیە و لە موختەبەرا فەحس کراوە سەیری سوڕەتەکانی قورئان کەن پێڕستیان هەیە سوڕەتی فاتیحا و ژمارەیەکە بەقەرە ژمارە دوو حەتا سوڕەتی ئەنناس کە سەد و چواردەمین سوڕەتە سوڕەتی حەدید سوڕەتی ئاسن ژمارەکەی پەنجا و حەوتە لە زانستی کیمیادا ئەو خوێندکارە ئازیزانەی بەشی علمی دەزانن شتێک هەیە پێڵم بارستە ژمارە بارستە ژمارەی ئاسن پەنجا و حەوتە هەر وەکو زنجیرەی سوڕەتی ئاسن لە قورئانە پەنجا و حەوتە الله ئەکبەر پیامبەری خوا صلی چۆن توانی ئەمە لە زنجیرەی پەنجا و حەوتا دانێ ئاسن پێنج بارستە ژمارەی هەیە پەنجا و پێنج و پەنجا و شەش و پەنجا و حەوت و پەنجا و هەشت و پەنجا و نۆ بەپێی دۆخ و بارودۆخی ئاسنەکە و ژمارەی گەردیلەی ئاسنەکە قورئان ژمارە پەنجا و حەوتی وەرگرتووە پەنجا و حەوت لە ناوەڕاستی پەنجا و پێنج بۆ پەنجا و نۆدایە سبحان اللە واتە ناوەندەکەی وەرگرتووە کە ئومەتی وەسەتین ئێمە قورئانەکەمان ئومەتی ناوەندی هەڵبژاردووە بڕۆ لە زانستی کیمیا بەسە بۆ زانستی کیمیا کە ئەو نمونەیەمان بۆ باس کرد کە ئەوە بەڵگەیە لەسەوەی کە ئەم قورئانە کەلامی خالقێکە کە ئەو ئاسنەی دروست کردووە لە ناخی زەویدا بڕۆ بۆ زانستی زیندەوەرناسی کە باسی زیندەوەران دەکا قورئان یەک سورەتی ناوی سورەتی النحلە سورەتی مێشهەنگوین کابرای کافر دەڵێ باشە قورئان ناوی سورەتی مێشهەنگوین و مێر و لەو ئەوانەی تێدایە ئاخر کاکە ئەگە ئەهلی علمی وا ناڵێی سورەتی النحل زنجیرەی ژمارەکەی لە قورئانە سەیری دوایەوەی قورئانەکە کەن ژمارە شانزەیە بۆ ژمارە شانزەیە ئەی بۆ لە حەڤەدانە بوو چونکە شانزە جود کرۆمۆسۆم لە ناو هەنگا هەیە سبحان الله شانزە جوت کرۆمۆسۆم هەیە بە زانستی زیندەوەرزانی سوڕەتەکەش ڕێک لە قورئانە ژمارە شانزەیە چ عیلمێکی گەورەیە خوا دەفەرمێ و ئەو حاربوکە ئیلە النحل ئەن اتخذی من الجبال بیوتن هەتا ئاخری ئاەتەکە سەیری کە وشەکان ئیتەخیزی کولی فەسلوکی بوتونیها هەمووی باسی مێینە دەکا هەنگە مێیەکە ئەی باسە بۆ باسی نێرینە ناکە پێغەمبەری خوا سەڵسەم هاتووە هەنگەوان بۆ تا هەنگ فەحسکە نەوەڵڵا خوا پێی ڕاگەیاندووە لە قورئانەکە دەفەرمێ هەنگی نێرینە هیچ دەورێکی وای نییە بەس دەینێرن هەندێ هەواڵەی گوڵ کۆ دەکاتەوە تەسلیمی مێیینەکەی دەکا ئەوەی شانە دروست دەکا و هەنجوێن دروست دەکا و بەچکە بەخێو دەکا و گەرا دادنێ هەر مێیەکەیە سبحان الله تاکە گیاندەوەرە لەناو هەموو زیندەوەرانی سەر زەویدا کە خوا معجزەیە و نیشانمان دەدا پێت دەفەرمێ ئادەم بەبێ باوک دروست بوو عیسا لە دایکێک بە بێ باوک دروست بوو قەناعەتی پێ بکەوە بە چاوی خۆت بیبینە کە فەرموودەی خوا ڕاستە هەنگ نێر و مێیەی نییە هەر ڕاستەوخۆ نێرەکان لە سکی دایکیان دێنە دەرێ بە بێ ئەوەی کەوا جووتبوونی نێر و مێیە ڕوو بدا سبحان الله هەنگ نێرە و مێی نییە ژن و مێردی نییە جووتی نییە هەر مێیەکە بۆ خۆی لە سکیا گەرا دروست دەکەی و یەکسە بەچکەکە فڕێتدا دەرەوە نێرەکە گەرای پێکۆ دەکاتەوە ئەینا هیچ دەورێکی وای نییە لە چ سورەتێکە لە سورەتی هودا ئاەتەکە ژمارەی چەندە ژمارە چل و چوارە حتا ئاەتەکان زیاد و کەمیان پێ ناکرێت لە قورئانە سەیری خەریتەکەم بڕۆ تەماشایکە لەسەر هێڵی چل و چواری درێژی سەرزەوی شاخی جوودی هەیە سبحان الله یەکسەر لە هێڵی چل و چوارە ئاەتەکە ژمارە چل و چوارە بگەڕێەوە بۆ سەر نەخشە لەسەر هێڵی درێژی چل و چوارە ڕێک ئەو شوێنە شاخی جوودی لە دروست کراوە لەسەر زەویدا سبحان اللە قورئان هەمووی زانستە بڕۆ بۆ زانستی جوغرافیا قورئان دەفەرمێت زەوی خڕە ئایا پێغەمبەری خوا زەوی لە ئاسمانەوە بینی بزانە خڕە نەوەڵا زەوی لەبەر چاوی ئێمە تەختە زەویە کە ئەم سەراوسەی دنیا بێ وەکو یەک بێ کەچی قورئان دەفەرمێ وانە والارض بعد ذلك دحاها زەوی خڕە خوا دەفەرمێ بەڵام خڕێک نییە وەکو تۆپ خڕ بێ ئێستا خەریتە هەروا دروست کراوە ئەو تۆپە وانە زەوی ئەی چۆنە ئەی خوای پەروەردگار خوا دەفەرمێ ئەو زەوێ ئێوە لەسەرنی زەویەکە هێلکەی دروست کراوە سبحان الله درێژولکەیە تۆپی دروست نەکراوە ئەم زانستی و جوغرافیایە سەد ساڵ دو سەد ساڵ لەسەر ئەم وشەی کۆڵیوەتەوە قورئان بە یەک وشە بە ئێمە ڕاگەیاندەوە بەبێ ماندووبوون زەویەکەی تۆ خڕێکی هێلکەییە باسی حەج دەکا دەفەرمێ یاتین من کل فج عمیق لە هەموو قوڵایی زەویەوە خەڵک دێ بۆ زیارەتی کەعبەت اللە شەریف لە کاتی حەجە قورئان نافەرمێ یاتین من کل فج بعید چونکە لە زانستی هەندەسەدا بەعید بۆ نێوان دوو خاڵە کە زەوێکی تەخت بێ کەچی قورئان دەفەرمێت لە قوڵاییەوە چونکە ئەو کەسەی کەوا لە ژێرەوەدایە تۆپی زەوی کە دەخولێتەوە واتە لە قوڵاییەوە بەرەو مەککە هاتووە، ئەگەر قورئان بیفەرموایە بەعید بە درۆیان دەخستەوە کەچی وشەی عەمیق بەکار دێنێ، هەر وشەیەکی قورئانت بەر چاو کەوت بزانە عیلمێکی تێدایە و بەبێ هۆ لەو شوێنەدا دانەندراوە. زانستی خانە ئەوانەی زانستی ئەحیا دەخوێنن تەلەبەکانمان هەموو علمی ئەحیایان خوێندووە بنچینەی زیندەوەرناسی بریتیە لە خانە الخلیە خانە چی تێدایە ناوکی تێدایە ناوک پڕیەتی لە سایتۆپلازم خواش دەفەرمێ وجعلنا من الماء كل شيء حيا هەرچی زیندەوەر هەیە ناوکەکەی لە ئاوا دروست کراوە تە سایتۆپلازم لە سەتا حەفتا بۆ لە سەتا هەشتای ئاوە مەلای گەورەی کۆیە لە تەفسیرەکە دەفەرمێ مەنی پیاو لە سەتا هەشتا و دووی ئاوە ئەمجا ئەوەی تری مادەی ترە فۆسفۆر و کالیسیۆم و ئاسن و گۆگرد و ئەوانە واتە هەرچی زیندەوەر هەیە ئللە پێویستی بە ئاو هەیە ئەی بۆ خوانێ فەرموو وەجعلنا من الهواء كل شيء حيا کەسێ لێمان دەپرسێ ئەی شت هەیە بەبێ هەوا بژی هیچ شتێ هەیە بەبێ هەوا بژی ئەی بۆ خوانێ فەرموو هەموو شتێک بەهۆی هەواوە دەژی بۆ ناوی ئاوی هێنا هەموو شتێک كل شيء سبحان الله ئەگە قورآن وای بفەرمووە بیکوتە من كل خلق سبحان اللە یەک زەڕە هەوای بەرکەوێ دەمرێ کەچی خوا باسی ئەو بەکتریای نەکردووە چونکە ئەگە بیفەرموایە هەموو شتێک بە هەوا دەژی بە ئاو ناژی ئەم عیلمەی ئەمڕۆ قورئانەکەی بە ڕاست نەدەزانی بەڵام خالقی ئەو بەکتریایە ئەو خالقەیە ئەو ئەڵڵایە کە قورئانی ناردۆتە خوارەوە بۆ باسی هەوای نەکرد باسی ئاوی کرد کە هیچ شتێ بەبێ ئاو ناژی لەسەر زەویدا و ناوکی خانەکە سایتۆپلازمە لە سەتا حەفتا بۆ لە سەتا هەشتای ئاوە زانستی کشتوکاڵ، عیلمی هەندەسەی زیراعی کە زانستی کشتوکاڵ موهەندیسی زراعە دەیخوێنن لەسەر سێ خاڵ بەندە، ئاو و هەوا، جۆری خاک، ئەو ڕۆکەی بەبێ ئاو و هەوا و باران و ئاوەکە و خاکەکە ڕۆکەکە دەڕوێندرێ ئەمە چەندین موجەلەد کتێبی لەسەر دەنووسرێ تەلەبەی زانکۆ چوار ساڵ بەس ئەمە دەخوێنێ سبحان اللە قورئانی ئێمە لە سێ ئایەتا هەر سێکی باس کردووە ئەنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا خی گەورە باسی ئاوەکەی کردووە باسی خاکەکەی کردووە باسی زۆر لە ڕووەکەکەی کردووە ئەی ئەو کەسەی لە کۆلێجی کشت و کاڵ دەخوێنی حەقوا بوو ئەم ئاەتە لەسەر کلی زراعە بنووسرایە هەرچی علمی زراعە هەیە خوا لە سێ ئاەتی قڕانە کورتی کردوێتەوە سبحان الله قورآن چ کتێبێکی علمیە ئەمجا لە بواری قانون و یاسادا لە ئەمریکا بە هەشت موجەلەد یاسای میرات دابەشکردن هەیە لە قورئانی ئێمەدا بە یەک ئایەت هەموو حیسەکانی میراتت بۆ دابەش دەکا هەر لە چەند وشەیەکە بەبێ ئەوەی چەندین مجلد کتێبیشی لەسەر بنووسی بەس بابەتەکان پێویستی بە زانستی بیرکاری هەیە ئەینا قورئانەکە لە یەک ئاەتە هەموو ئیعجازی بیر زانستی میراتی دابەش کردووە ئێستا عیلم دەڵێ دەریای ئەتڵەسی و زەریای ئەتڵەسی لەگەڵ دەریای ناوەڕاستە لە جەبەل تاریقا بەیەک دەکەون بەڵام بەرزەخون هێڵێک هەیە لە بینیاندا ئەو ناوەندە ئاوێکە نەهی ئاوی ئەم لایە نەهی ئاوی ئەو لایە بەڵام بەرزەخەیە و محجران محجورانیە لە قورانە دەفەرمێ ماسیەکانی ئەم دیو دەچنە ئەو دیوەویش ئەو دەچنە ئەو دی بەڵام پێکهاتەکەیان جیاوازە ئا پێغەمبەری خوا کەشتی سوار بوو قەت بە حیاتی سواری بە کەشتی نەبووە لە بەحرا نەگەڕاوە کەچی دەفەرمێ ئاوێک هەیە شیرینە ئاوێکیش هەیە سوێرە لە سەر زەویدا لە شوێنێکا هەیە وجعل بينهما برزخا وحجرا محجورا ئاوی شیرین کە لەگەڵ ئاوی سوێرا بە یەک گەیشت خوا دەفەرمێ ئاوێک لە نێوانیاندا دروست دەبێ حجرا محجورا ئەوەی تریان فەرمووی بەرزەخە ئەمیان دەفەرمێ ماسی ئەم لا بۆی نێبێتە ئەم لا هی ئەمیش بۆی نەبچێتەوە یەکسەر دەمرێ زاناکان کە لێیان کۆڵەوە لە شاری شاغامی پاکستانە دوو ئاوی سوێر و شیرین بە تەنیش یەکەوە دەڵۆن سبحان الله تێکەڵاو نابن یەکیان شیرین یەکیان شوێ سوێر حتا دەگەنە شاری ئەرکانی وڵاتی بۆڕما ئەو ئاوە لە ناوەندەکە بە چەند مەتر حجرە مەحجورا هەیە سبحان الله قورآن ناو دەریاکانیشی بۆ ئێمە باس کردووە ئەوەی زانستی بیحار ئەو ملیۆن دۆلاریە خەرج دەکات لە یەک ئاەتی قورئانە خوای گەورە شی کردوتەوە جا ئەم قورئانە کافران ئەمە هەر چەند نمونەیەکی بەسیت بوو بۆ ئەوەی کە ئەهلی علم کە دەچنەوە خوێندنگاکان لە سەرەتاییەوە بۆ زانکۆکان بزانن شاری علم زەریای علم ئەو قورئانەی بەردەستی خۆمانە مسلمانان ئەهلی علم و خواناسی ئەم کافرانە دەزانن عیزەتی ئێمە و سەربەرزیمان بە قورئانەوەیە وقال الذین کفروا جا کافرەکان حەموو لە سەدەمی پێغەمبەرەوە حەتا ڕۆژی قیامەت ئەوە بەرنامەیانە دوو پیلانیان بەدەستەوە یەکەم لا تسمعوا لهذا القرآن گوێ بۆم قورئانە مەگرن خۆیان گوێی بۆ ناگرن والغوا فیه دەنگە دەنگ و لەغوی بۆ دروست کەن مسوڵمانانی لێ بێ ئاگا کەن خۆتان گوێی بۆ مەگرن مسوڵمانانیش لە قورئان دابڕن لعلکم تغلبون ئەگەر دەتانەوێ بەسەر مسوڵماناندا زاڵ بن ئەوە قورئانەکە وامان پێ دەڵێ دژایەتی ئەم قورئانە لە زەمەنی پێغەمبەر صلی الله کە لە پەنا کەعبە قورئانی دەخوێن ڕاقیسە ڕەقسیان دەکرد و گۆرانیان دەکرد و شانامەیان دەخوێندەوە بۆی خەڵک گوێ لە قورئانەکە نەگرێ لعلکم تغلبون ئەگەر دەتانەوێ بەسەر مسوڵماناندا زاڵ بن خوا دەفەرمێ حەتتا قورئانتان لەناودا بە قیمەت بێ کافر بەسەرتاندا زاڵ نابێ کافریش چاک لەو حەقیقەتە گەیشتووە بۆیە دژایەتی قورئان دڕینی قورئان دژایەتی علم و زانیاریە سەرزەویە هەر کەسێک دەیەوێت کتێبێکی خوێن بێتەوە قورئان بکات دژایەتی عیلم و زانیاری کردووە هەر کەسێک بچێ لاپەڕەیەکی قورئان بسووتێنێ تاوانەکەی زۆر زۆر زیاترە لەوەی کە بچێ زانکۆیەک بە هەموو کتێب و کۆمپیوتەر و پێداویستی و دەستنووسەکانی ئەو بسووتێنێ ئێستا لە جیهانا بڵێن کەسێک چووە هێرشی کردووەتە سەر زانکۆیەکی زانستی بە بنەماکەوە سووتاندوێتی بە بیناوە هەڵی تەکاندووە خەڵک بڵێن بەخوا مجریمە دە وەڵڵا یەک حەرفی قورئان سوکایەتی پێ بکرێ گەلێک گەورەترە لەوەی کە هەموو زانکۆکانی دنیا بسووتێندرێن ئەبێ ئەهلی عیلم پێش هەموو کەس لەسەر قورئان بەجواب بن لە یانزەی سێپتەمبەرە دوای نۆ ساڵ دوای نۆ ساڵ لە ڕووداوی یازدەی سێپتەمبەر لە یانزەی سێپتەمبەری 2010 ئەم ساڵدا قەشە جۆنس لە ئەمریکا بڕیایدا 200 قورئان بسووتێنێ وتی لە ڕۆژی ئەوەدا 200 قورئان دەسووتێنم وەکو تۆڵەکردنەوە لە مسلمانان و ئەهلی ئیسلام بەڵام لە ژێر زەختی ناوخۆی ئەمریکا و سەرۆکی ئەمریکا و مسوڵمانانی جیهاندا پاشگەز بۆوە لە قسەکەی بەڵام بەداخەوە هەر لەو ڕۆژەدا قەشەیەک لەبەر دەمی کۆشکی سپیدا قورئانێکی پارچە پارچە کرد و فەڕەکانی فڕێدا ژێر پێ قەشەیەک ئەو کارەی کرد سەرنج بدەن ئێمە دەبێ ورد بینەوە. لە یانزەی سێپتەمبەرە یانزەی سێپتەمبەر لێدانی ئەمریکا لەلایەن ئەلقاعیدە بێ هەر کەسێ بێ ئەمریکا عینی ئۆباما دەڵێ ئەمە ڕووداوێکی سیاسییە شەڕی ئیسلام و مەسیحیت نییە پەیوەندی بە دینەوە نییە کاکە باشە ئەگەر ڕووداوێکی سیاسییە ئەبێ ئیدارەی ئەمریکا بڕیاری بدایە تۆڵە لە ئیسلام و قورئان بکاتەوە باشە قەشە چ پەیوەندی بەوە هەیە ئەمە ئەوەمان بۆ دەسەلمێنێ نەخێر لە دەوڵەتی دیموکراتیدا دین و دەوڵەت لە یەک جیا نین ئەوە ئەم شعارە بەس بۆ ئێمەیە دەیانەوێت دینەکەمان لێ دابڕن حکومەتی کوردی بە ئاگا وەرە لەوێ دین و دەوڵەت لە یەک جیا نییە ئەگە دین و دەوڵەت لە یەک جیایە قەشە بۆ لە کڵێسادا قورئانەکە ناسووتێنێ بۆ لەبەردەم کۆشکی سپی و ئەنجومەنی پیرانی ئەمریکادا قورئانەکە دەسووتێنێ کەواتە کڵێسا و قەشەیە بەو دینە سەقەتەوە دەیەوێت ئیدارەیەکی ئەمریکی بەڕێوەبەرێت کە هەیمەنەی هەیە بەسەر هەموو دنیادا ئەی بۆ لێرە مەلا قسەی نەبێت لە حکومەتە بۆ قورئان قانونی وڵات نەبێت بەو هەموو جوانی و زانستەوە ئەمە خۆی جێگای سەرنجە دووەم ئەگەر ئیداراتی ئەمریکی ڕاست دەکا قەشە پەیوەندی بەوانەوە نییە کەواتە قەشە جۆنس دەوری ئەو کابرایی لێ قەوماوە کە دەڵێن لە دیواخانی دێدا باسی هەموو کەس دەکرا کابرایەک هەبوو هیچ ناوی نەبوو هیچ نەبوو دوو لە ڕووی جەنابتان وتی خۆ کەس باسی من ناکا چوو ئاوێکی پاکی سازگاری خاوێن هەبوو هەموو کەس لەو ئاوە ئیسفادە دەکرد لەو دێدا چوو پیسایی دوو لە ڕووی ئێوە کردە ناو ئاوەکەوە هەر بۆ خۆشی بڵاوی کردەوە کوتی ئاوی ئاوایی کە ئەمڕۆ خەڵک بۆی نەخورایەوە من پیسایم تێکرد و پیسم کرد وتیان جا بۆ وتی بۆی خەڵک باسم بکا قەشە جۆنزیش لە هیچ کولەکەیەکە ناوی نەبوو بەم ناوە ئەوەتا ئێمە لێرە باسی دەکەین بەس ویستی ناوی باس بکرێ ئەینا لە کەناڵی جەزیرە مباشیر من ڕۆژی یانزەی سێپتەمبەر ئاگام لێ بوو کچەکەی باسی ئەوەی کرد کریسینا وتی باوکم پیاوێکە خەڵەفاوە لە ماڵەوە دایکم ڕێزی بۆ دانانێ وەڵای من لە کەناڵی جەزیرە ئەوانی کە شاهد حاڵن گوێیان لێ بووە وتی باوکم قەشە جۆنس پیاوێکی شێتە لە ماڵەوە دایکم دەری کردووە حیز مسلمانێک لە دنیادا دڵی گەر نەگری ئەم پیاوە خەڵەفاوە ئەیناگەر نەخەڵەفا بێ دەست بۆ قورئانی مسلمانان نابا هەرچەند ئەو خۆی پەشیمان بووە بەڵام کارەکەی سپار بە قەشەیەکی تر کە قورئانێک پەڕپەڕ بکا و بیخاتە ژێر پێوە بەداخەوە ئەم قەشەیە ئەم جۆنزە نەزانی خۆی سەلمان لێیان پرسی تۆ کە دژی قورئانی قورئانت خوێندۆتە وتی نەوەڵا وتیان نەزانی قورئان باسی چی دەکا وتی نەوەڵا ئەخێ ئەو ئەو پڕی نەزانیە شتێک نەتخوێن بێتەوە نەزانی باسی چ دەکا چی بیسوتێنی ئەو پڕی ترسنۆکیە ئەینا قورئان لەو بڕوادەم ئەو پیاوە بیخوێندایەوە دیراسێ بکەدا ئیمانی دێنا دژایەتی قورئان دژایەتی علمە دژایەتی قورئان دژایەتی ئاشتی سەرزەویە سەیری کەن تەنها لە ئیسلامدا پێغەمبەرانی خوا بە نرخن لە قورئانی ئێمەدا حەزرەتی محەممەدی مستەفا صلی الله علیه وسلم نور و گلێنەی چاومان پێنج جار ناوی هاتووە چوار جاریان بە ناوی محەممەد یەک جاریان بە ناوی ئەحمەد پێنج جار ناوی هاتووە لە هەموو قورئانەکەدا کەچی سبحان الله سەیری کە حەزرەتی موسی 136 جار ناوی لە قورئانەدا هاتووە وەڵاهی ئەوەندەی موسڵمان لە یەک دەقەدا چونکە بەردەوام ئەم قورئانە بە دەستی خەڵکەوە دەخوێندرێتەوە کە قورئانیش خوێندرایە و ناوی حەزرەتی موسی سەد و سی و شەش جار لە هەموو خەتمێکا دەبرێ ئەوەندەی موسڵمان لە یەک دەقەدا ناوی حەزرەتی موسای کەلیم الله دێنێ بەڕێزەوە هەموو جوولەکەی سەرزەوی بە ساڵێک ئەوەندەی ناوی حەزرەتی موسی ناهێنن ئەرێ کێمان دڵسۆزترین بە حەزرەتی موسی جوولەکەیان ئیسلام حەزرەتی عیسی پێغەمبەر بیست و پێنج جار ناوی لە قورئانێ هاتووە پێغەمبەری خۆمان پێنج جار ناوی هاتووە حەزرەتی ئیبراهیم شەست و نۆ جار حەزرەتی داود شانزە جار حەزرەتی یوسف بیست و حەوت جار حەزرەتی یعقوب شانزە جار کۆی ژمارەی ناوی پێغەمبەران جگە لە پێنج ناوەکەی حەزرەتی محەممەد پێنج سەد و سێنزە جار ناوی بەڕێزی پێغەمبەران هاتووە کەواتە هەر ئیسلامە دەفەرمێ ئەوەی ئیمانی بە حەزەتی محەممەد هەبێ بەڵام ئیمانی بە حەزەتی عیسای مەسیح و موسای کەلیم الله نەبێ کافرە بەڵام تخوا مەسیحی و جولەکە وا بە ئێمە دەڵێن نەوەڵا دژایەتیمان دەکەن قورئان ئاشتیە بۆ ملحد و بێدین و کۆمۆنیست چونکە پێی دەفەمە فمن شاء فلیؤمن ومن شاء فلیکفر حەز دەکەی ئیمان بێنە حەز دەکەی بە کافری بژی حتا دەچێەوە دیوانی خوا قیامەت هەیە حەشر و حساب لێک جیا دەکاتەوە حتا ئیسلامی ئێمە دەفەمە کافرێک کە زەرەدی بۆ مسلمانی حرامە خوێنی بڕێژی ئارزوی خۆیەتی ئیسلامی قبوڵیان نا ئیسلامی ئێمە هێمن و ئاشتیایەتیە بۆ بتپەرست دەفەرمێ ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله بغير علم جنێو بەو دار و بەردە مەبن مەدەن کە خەڵک لە جیاتی خوا دەیان پەرستێت جنێو بەو بوزیانە مەدەن کە لە یابان و هندستان بوز دەپەرستن بتێک دەپەرستن جنێو بەو بتەی مەڵێ با شەڕ و ناکۆکی دروست نەبێ ئەوش جنێو بە خوای تۆ نەڵێ خوا دەفەرمێ بە ئاشتی بژی لەگەڵ خەڵکە ئەی موسڵمان تخوا غەیری بەرنامەی ئیسلام ئەمڕۆ هیچ شتێکی کە ماوە کە ئاشتی پێ بێ غەیری کتێبی قورئان هیچ کتێبێک هەیە بڵێ شایەنی ئەوەم کەلامی خوا بێ ئاخر کەلامی خوا واتە قسەی بەشەری تێکەڵاو نەبێ دە وەڵڵاهی وەرە مەسیحی بۆ خۆیان ڕێک ناکەون چەند ئینجیل هەیە هەر من بە کوردی شەش حەوتێکم لە بەردەستا بووم ئەنجا بە عەرەبی پەنجای هەیە قەشەی ئەو هەولێر و سلێمانیە بەرە بۆ ئەو ئەمریکایە لێی تێک دەچێت چونکە ئینجیلی ئەوێ وەکو سلێمانی و هەولێر نییە قەشەی هەولێر بەرە بۆ سلێمانی نازانێت ئینجیلەکەیان چۆنە هەموو بە ئارەزووی خۆیان نووسراوە تەوڕات ئەوە هەر وجودی نەماوە هەر بە ئارەزوی خۆی هەرچی ڕاست دەبێتەوە شتێکی لێ زیاد و کەم دەکا بەس قورئانی ئێمەیە کە کەلامی خوایە سبحان الله دەڵێی ئەو دەقەیە لە زمانی محمد المصطفی هاتووەتە خوارەوە دەژێڕنەوە دەڵێ پیاوێکی خوێندەوار چوە لای خەلیفە مامون زۆر پیاوێکی عالم و خوێندەوار و خەت خۆش بوو خەلیفە وتی تخوا مسلمان بە حیفە پیاوی وەک تۆ زایە بێ وتی مسلمان نابم شەش حەو ساڵی پێچ و هاتەوە لە بەردەمی خەلیفە وتی بە شانازیەوە ئیسلام قبول کرد وتی چۆن بوو ئەو کاتە زۆر دژی ئیسلام بووی پێم خەسار بوو پیاوێکی عالمی وەک تۆ مسلمان نەبێ واللهی دە وتی من بیستم بگەمە قەناعەت بەم دەست خەتە خۆشەی خۆم هاتم ئینجیلێکم نووسیەوە ئینجیلێکی ئەسڵیم لەبەر دەستا بوو بیست لاپەڕەم بۆ زیاد کرد چل لاپەڕەم لێ تەر کرد بە ئازی خۆ قمسەم تێکەڵاو دەکرد هاتم چوومە قەشەی مەسیحیانم بینی وتم ئەم ئینجیلەم هێناوە دابەشی دەکەم کە سەیری کرد وتی بەخوا شتێکی نایابە خوا جەزات داتەوە بەخوا شتێکی عەجیبە تەوزیعم کرد یەک بەشەر فەرقی بەوە نەکرد کە ئەم ئنجیلە بە قسەی من نووسراوەتەوە قسەی خۆم لەگەڵ تێکەڵاو کردووە تەوراتیشم ئاوا لێ کرد تەوزیعم کرد یەک جوولەکە هەستی پێ نەکرد کە دەستکاریم کردووە قورئانێکم هێنا چوار کەلیمەم لێ لابرد لە مزگەوتێکا دامنا هەر ئەوەندەم خۆشی بوو هەتا سێ چوار کەس سەیریان کرد والله ئەوەندەیان لێدام خەری و بمرم هەتا هاوارم کرد کاکە بۆ تاقیکردنەوەیە وتیان کەلامی خوا دەستکاری کردووە یەکسەر هەستیان پێکرد کابرایەکی گەنج وەکو ئەم گەنجە جوانانە قورئانەکەی دەخوێندەوە هاتبوو وڵاتی میسرەوە یەکەم جار دابەزی بوو ئەو ڕۆژە گەیشتە بوو لە تاقەی مزگەوتیان دانابوو زێڕکفت کرابوو گەنجەکە دیقەتیدا زۆر جوان بوو هێنای خوێندێەوە پیاوێکی نابینا ئیختیاری وەکو ئەم ڕیشتێ نورانیانە دانیشت و پشتی بە کۆڵەکەی مزگەوتەوە دابوو کە گەیشتە منکم وتی ئەی گەنج دووبارەی کەوە دوبارەی کردەوە وتی دوبارە دوبارەی کەوە وتی وەڵای مام حاجی هەروا نووسراوە وتی ئەو قورئانە من چەند ساڵە قورئان خوێنیش نیم زۆرم گوێ لە مەلایان بووە وشەیەکی نوقسانە هەست دەکەم نوقسانە سبحان الله کە مەلای مزگەوتەکەیان بانکە وتی وەڵای ئەم قورئانە وشەیەکی لێلا دراوە هەر ئەو دەقەیە بە نابینایەکی نەخوێندەوار خوا و پیرانەی ئاشکرا کرد ئەم ساڵی ڕابردوو پێش ڕەمەزان لە سووریا دەوری دوو هەزار قورئانیان هێنایە کوردستان یەک لاپەڕەیان لێ لابربوو لە ئەوەڵیەوە لە ئاخریشەوە تقریبا سێ چوار دێ ڕێکیان لێ لابردبوو هەر گەیشتە کوردستان سبحان الله هەستی پێکرا یەکسەر بە باش جێڕدرایەوانە و سەحب کرا و تەلەف کرا ئەم قورئانەیە کەلامی خوایە کەواتە ئێمە بۆیە دیفاع لە قورئان دەکەین کە بەس کەلامی خوا لەم سەر زەویەدا ئەو نور و ڕوناکیە بەس قورئان ماوە بەس عیلم هەبێ هەر قورئانە واجبە تۆی موسڵمان دڵت بتەزێ کە قورئانەکەت ژێر پێ بخرێ و بتڕێندێ بەڵام ڕەد فعلمان چۆن بێ من دەڵم بچینە سەر جادەکان هات و هاوار بکەین نەوەڵا ئەوە لە موسڵمان ناوەشێتەوە ئێمە موسڵمان ناوێت چاو لە کافران بکەین هەرچیەک بوو مام بگرین خۆ پیشاندان بکەین با خۆ پیشاندان بکەین بەڵام بە چ شێوازێک بە شێوازی موسڵمانانە و ئیماندارانە هەر کەسێ دڵی بەم ڕووداوە تەنگە با واجبی کا لەسەر خۆی نوێژی بانیان و عیشانی لە مزگەوتا بە جەماعەت نەفەوتێ وەعد بێ خوا دیفاع لەو قورئانە دەکەم بە کوێرایی چاوی دوژمنان دەبێ مزگەوت وەکو ڕەمەزان قەڵەباڵغ بێ ئەوە دیفاع بەوە دەبێ وەکو ئەو گەنجە با بە عاقبەت خێری بمرین کە خواپەرستی خۆپیشاندان عەتفی ئێستا من بە جەنابتان بڵێم با بڕۆینە سەر ئەو جادەیە کاملی دنیا بمانگرێ عەتفی یەک سەعاتە بەڵام خواپەرستی تا قیامی ساعە بێ دەبێ ئیستیقامەت هەبێ ئەو عیبادەتەی لە ڕەمەزان تا کردتان تخوا ئیستیقامە و بەردەوامیتان هەبێ نەک ئیستیقالە زۆر کەس دوای ڕەمەزان ئیستیقالەی دا بەداخەوە ئیستیقالەی دا لە نوێژی جەماعەتی بەیانیان عیشایان لە حیجاب لە خۆداپۆشین لە گوێگرتن لە قورئان لە قورئان خوێندن ئیستیقامەت هەبێ نەک ئیستیقالە بدەی لە دینەکە گەنجێکی تازەلاو بە ناوی جیهاد محەمەد تۆفیق لە شارۆچکەی چەمچەماڵ دوێنێ شەو پێرە شەو تەقریبەن پێرە شەو لە شارۆچکەی چەمچەماڵ تەلەبەی شەشی ئەعدادیەیە لە پۆلی دوانزەهەمی بنەڕەتیە ئەم گەنجە ساڵحە بە زمانی بە ڕۆژەوە پارشێوی کردوە ڕۆژی شەشڵام بگرێ چوە ناو مزگەوتی حاجی ئەبوو بەکرەوە لە چەمچەماڵ لەسەر بەلوعای مزگەوت دەست نوێژەکەی تەوا کردووە و ویستوێتی بڵێ اللهم اجعلنی من التوابین بەلادا هاتوو ڕوحی دەرچوو ئەڵا ڕۆژی قیامەت کە زیندوو دەبێتەوە ئاوی دەستنوێژ لە نێو چاوانیا دێتە خوارەوە پیانسەسەم فەمووی لەسەر چ حاڵەتێک بمری لە قیامەتە کە لەو قەبرە دێیەوە دەرەوە ئاوا دەڵێ والله کە دێتە دەرەوە پەنجەی ئاوا ئەشهەد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله هەوڵ بدە بەڵکو لە مزگەوتا بمری ئەگەر لە ناو نوێژا بمری کە زیندوو بووەوە لە قیامەتا دەڵێ التحیات لله سەلام لێبێ خوای گەورە سەلام لە خوا دەکەی خواش دەفەرمێ وعلیک السلام وەرە ژێر سێبەری عەرشی منەوە ئەی گەنج شاب نشأ فی عبادة الله ئێمە ئاوا دیفاع لە قورئان دەکەین با مزگەوتەکان جمەیان بێ بە خۆپیشاندان و سیمای موسڵمانان نەک لەسەر جادەکان مان دەگرم بەوەی بە ڕۆژووی سوننەت زۆر دەگرم ئەی خوشکی بەڕێزم کە دەتەوێت دیفاع لە قورئانەکەت بکەی وەرە حیجابەکەت فڕێمەدە وەرە لەچکی ڕەمەزانەکەت دامەنێ بە کوێرایی چاوی ناحەزانی دوژمن گاورێک ناوی گلادستۆن بوو لە ئینگلیز وتی مسلم وتی قورئان تا لەناو مسلماناندا بێ ئێمە حاڵمان خراپە بەروبوومی خۆیان بۆ خۆیان دەیخۆن کە قورئانمان لەناو برد ئەمجا زاڵمین بەسەریاندا گاورێک هات قورئانەکەی دڕی وتی هەی نەفام مەیدڕە کوڕە چاپی کە بڵاوی کەوە خزمەتی کە بەس مەهێڵە کاری پێ بکەن کار با بە سیما مسلمان بن بەڵام بە ڕەفتار گاور بن وەڵاهی ئەو بازاڕە دەبینی وەڵا ئەو مەکتەبە دەکرێتەوە جەرگمان ژان دەکا هەر کچی منە و کچی تۆیە و خوشکی من و تۆیە بە سەری ڕووت بە قاچی ڕووت ئەڵەی لە سوید و نەرویج و کچی قەشە جۆنزیشم هەر لە سوید بەخوا ئەلوا بینی وەڵای کچی ئەو گاورەی کە قورئانەکە دەیگوت بسووتێنن وەڵی فەرقی نییە لەگەڵ کچی ئەم پیاوە مسلمانەی کە لەم پیرەمەگونە دەچێتە مەکتەب هەر عینیشت قۆڵ و دەست و قاچی ڕووتە دە توخوا با مناڵەکانت گاور نەبن بەڕە خۆڕ ئەمە خەڵکان گاور نییە موسڵمانی بە حەقە بەڵام تێناگە تێ نەخشەی گاور با لە وڵاتەکەتان نەبێت تخوا با کوڕەکەت عرق نەخوا تخوا پیاوێکی باش بە لەگەڵ ژنەکەت وعاشروهن بالمعروف قورآنەکە دەفەرمێ ئەگەر دەتەوێت دیفاع لە قورآن بکەی پیاوێکی بەڕێز بە ئەی ژن ژنێکی ڕێزدار بە لەگەڵ مێردەکەت و حرمەتی مێردەکەت بگرە و حیای خۆتان پارێزن ئەمە وتاری ئەمڕۆمان بوو هەر کەسێک دەیەوێت دیفاع لە قورئان بکا تخوا با ماڵەکەت قورئانی بێ تخوا مەهێڵە نەخشەی گاور و جوولەکە بە بێ ئاگایی سەرگەردانت کە گلادستۆن وتی قورئان با لە ماڵەکانیان داوێ بەڵام لە دڵەکان و عەمەلەکان دەریان بێنن باوەکو ئەو گەنجە ساڵحانە لە مزگەوتا ئیشاءاللە بمرین خۆزگەمان بەخۆی خوایە ڕەحممان پێ بکەی خوایە هیدایەتمان بدەی خوایە ئیستیقامەمان پێ ببەخشی لە خلیسکان و لاڕێبوون بەدوورمان کەی یا ربی خوایە لەم ڕۆژە مبارەکەدا بە دەستی بە دەستنوێژەوە لە قاپی ڕەحمەتی تۆدا بەو دەستە بە دەستنوێژانە دوعا دەکەن و ئامین دەکەن ئەوەی نەخۆشە خوایە شیفای بدەی ئەوەی نەخۆشە خوایە شیفای بدەی ئەوەی گرفتارە ڕزگاری کەی ئەوەی غەمبارە دڵخۆشی کەی ئەوەی ئەولادی نییە ساڵحی پێ ببەخشی ئەوەی ئەولادی ناساڵحە خوا ڕەحمی پێ بکەی ئەولادەکانی ساڵح کەی خوایە ئەم گەنج و لاوانە دامەزراو کەی خوایە ئەو خوشکانە عاقبەت خێر کەی ئەم پیاوە ڕیش سپیانەمان بۆ بێڵی لەسەر وشەی خێر لەسەر ڕیشی سپی لەسەر نێو چاوانی نورانی خوایە کە مردین بە نسیبمان کەی لە ماڵی تۆدا ڕوحمان دەرچێ خوایە لە سوجدا بمرین بە دەست نوێژەوە بمرین بە زمانی بە ڕۆژوەوە بمرین لەسەر لا إله إلا الله محمد رسول الله بینە و بارەگای تۆ کە لە قەبرا زیندوی و کراینەوە یەکەم جار ناوی تۆمان لەسەر دەم بێ یا الله خوایە لە مردنی خراپمان پارێزی هەر کەسێ لەم شەو ڕۆژەدا خوایە مردووە یا ڕەبی خوا لە گوناهی خۆش بی تەسەلای دڵی کەس و کاری بدەی هەر کەسێ خێری بۆ مسلمانان پێ خوایە خێر بێنە ڕێگای ئەوەی شەڕی ئەم ئیسلام و مسلمانانی دەوێ خوایە شەڕ بەسەر خوایە قەڵب کەیەوە خوایە عاقبەتی هەموو لایەکمان خێرکەی